بە ناوی خودای بەخشندە و میهرەبان. ئایا سەرنجت نەداوە لەو کەسەی ئاینی خودا بە درۆ دەزانێت؟ کەوابوو ئەو جۆرە کەسە ئەوەیە کە پاڵ بە هەتیوەوە دەنێت و پیایدا هەڵدەشاخێت. هانی کەسیش نادات تا خواردن و خۆراک ببەخشێت بە هەژار و نەداران. جا هاوار و واوەیلا بۆ نوێژکەرانێک، ئەو نوێژکەرانەی گوێنادەن بە نوێژەکانیان و کارکردی نییە لەسەریان و دڵی نادەنێ و لێی غافڵن. ئەوانەی کە ڕیابازن و بە ڕووکەش نوێژ دەکەن و دەیانەبێت خۆیان دەربخەن و ئیمانداران بخەڵەتێنن هەمیشە هەوڵ دەدەن بۆ قەدەغەکردنی هەموو چاکە و یارمەتی و کۆمەچی و هاوکاریەک